کاتێ کە لە ئاسۆ بۆ تەبەزە ڕۆشتم، شار بێدەنگ بوو خەڵکی تاقەتی خۆشگوزەرانیان نەبوو بەڵام لە دوای ئەوەی کە گەڕامەوە ڕوانیم کە شەو تا بەیانی چراو مەشخەڵەکان هەڵکراون و لە مەیخانە و سۆزانی خانەکان هاواری خۆشی دێتە گوێ و لە ماڵی گەورەکاندا جەژنی خۆشی بەرپاکرا و خزمەتکار و بەندەکان لە خۆشی گەورەکاندا بەشدارەبوون بەڵام ئەو کەیف خۆشی و شادیە جۆرە شادمانیەکی دروستکراو یان زۆرم لێبوو وەکو ئەوە بوو کە خەڵکی هەستیانە کرد کە بار و دۆخی جیهانە گۆڕێت و کارەساتی وا ڕووەداکەی تر دەرفەتی وایان بۆ ناڕەخسێ خۆشگوزەرانی تیا بکەن و ئەبێ سوود لە دوایین کاتەکانی خۆیان وەربگرن و کاتەکانیان بەخۆشیەوە بەسەر ببەن بۆی ئەگەر کاتەکان بەسەرچوو دڵگران نەبن کە بۆچی کەڵکیان لە تەمەنی ڕابردوو وەرنەگرتووە ئەو شتەی کە نیشانیە دا و خۆشیە سروشتی و ئاسایی نیە ئەوە بوو کە هەندێک کات لە پڕێکا شارەکە گرفتاری بێدەنگیە بوو هیچ دەنگێکی تر نابیسترا و ئەدوت خەڵکەکە لە ناو ئەو شادمانیەدا لە پڕێکە هەستیانەکرد کە داهتوێکی ترسناکیان لە پێشەوەی و لە ترسی ئەو ئایندەیە بێدەنگە بن هونەرمەندەکانیش وەکو دەوڵەمەندەکان تووشی تێکۆشانێکی لە ناکاو و نائاسایی بوونەوە و ئەدوت لە ئەندێشەی ئەوەدان کە ئەگەر شتێکی نوێ نەهێننەکایەوە کات لە نێوان پەنجەکانیانەوە هەڵدێت و کاتی گران بهێن لە دەزەچێت و چیتر ناگەڕێتەوە هونەرمەندەکان ڕاستیە هونەریەکانیان بە ڕوخسارێکی زیادە ڕۆچوون لە بایەخدانەوە کێشا و لاکاندا وێنەی خەڵکی وەکو کاری کاتێری لێهات یان ڕاستیە هونەریەکانیان بە ڕادەیەک سادا کرد کە هەندێ لەوان لە جیاتی کێشانی وێنەیەکی تەواو لە یەک کەس چەند خەت و خاڵێکیان بۆ وێنە کێشانی ئەو کەسە بە بەسە زانی ئەم هونەرمەندانە وێنەی فیرعەونیشیان سەبارەت بە دەم و چاو و ئەندامەکانی بە شێوەیەکی ناسروشتی دەرەهێنا و کاتێک کە مرۆڤ چاوی پێ بکەوتایە ترسی لێ نیشت ڕۆژێکیان من لەم بارەیەوە گفتوگۆم لەگەڵ توتمەزدا کرد و وتم فیرعەون چاکەی لەگەڵ تۆدا کرد و تۆی لە خاکەوە بەرز کردەوە و کردی بە دۆستی خۆی و تۆ بۆچی بە شێوەی گوێنەیەکێشی کاڵیت دوژمنایەتیت لەگەڵیدا هەیە توتمەز وتی سینۆهە تۆ پیاوێکی پزیشکیت و زانیاریت لەبارەی هونەرەوە نییە و لەمەڕ شتێک کە نازانی بۆچوونی خۆت دەرمەبڕە توتمەز وتی لەوانەیە من لەگەڵ فیرعەوندا دوژمنایەتیم هەبێ بەڵام ئەم بابەتە پەیوەندی بە هونەرەوە نییە هونەر شتێکە کە ئاگای لە دۆستایەتی و دوژمنایەتیەوە نییە و هەندێ جار ڕووەدا کە پیاوێکی هونەرمەند لە کاتی دوژمنایەتی داتوانێت شتێ بخولقێنێ کە لە کاتی دۆستایەتی داتوانای دروستکردنی ئەو شتەی نییە من پیاوێکی خولقێنەرم و کاتێک کە شتێ دروزەکەم ئەو شتە هوەری منە کە بە پێی زەوق و لێهاتووی خۆم ئەی خولقێنم و ئەو شتەی من بیهێنمەکایەوە بە نەمری ئەمێنێتەوە فیرعەون ئەمرێت و ئاتونیش لەناوەچێ بەڵام من ئەمێنمەوە واتە ئەو شتەی کە لە منەوە دروست بووە و هونەری منە ئەمێنێتەوە کاتێ کە توتمە زەدووە من ئەم ڕوانیە دەم و چاو و چاوەکانی و بۆم دەرکەوت کە ئەو لە بەرەوەی لە بەیانیەوە شەرابی نۆشتیوەتەوە بارێکی سروشتی نییە و ئەو قسانەی بە سەرخۆشیەوە کرد بۆیە وتەکانیم پێ سەیر نەبوو بێزاری ناکردم وەرزی پاییز داهات و لافاوی نیل دەستی پێکرد واتە ئاوی نیل بەرز بۆ پاشان زستان دەستی پێکرد بەگەیشتنی زستان بە شێوەیە کە خەڵکی پێشببینیانەکردنە بوونی لە میسردا پەیدا بوو لە سووریاشەوە هەواڵی ترسناک ئەگەیشت و دەرکەوت ئازیرۆ دەواازی زۆربەی شارەکانی سووریای بۆ سوپای هاتیەکان خست بۆ سەرپشت و گالیسکە سوکەڵەکانی سوپای هاتی سەرزەمینی سینایان تێپەڕاند بوو هێرشیان کرد بۆ سەر شاری تانلیس و هەموو ئەو ناوچانیان وێران کردبوو بەهۆی گەیشتنی ئەو هەواڵە ترسناکەوە ئامی لە شاری تەبەس و هورم هەب لە شاری مەمفیسەوە گەشتنە شاری ئاسۆ بۆی سەبارەت بەم ڕووداوانە لەگەڵ فیرعوندا گفتوگۆ بکەن منیش لە دانیشتنەکەدا ئامادە بووم بۆ ئەوەی ئەگەر فرعون بەهۆی قسەکانی ئەو دوانەوە باری تەندروستی تێکچوو بە فریای بکەوم ئامی وتی، ئەی ئەخناتون ئێمە ئەمساڵ نەمانتوانیوە باجی هەرێمەکانی باشووری میسر وەربگرین، چونکە خەڵکی ئەوێ بەهۆی برسێتیەوە ئەوەندە هەژار کەوتوونە کە توانای بازدانیان نییە و ئێستا عەمبارەکانی دانەوێڵەی فیرعەون بەتاڵە و ناتوانین بۆ چارەسەرکردنی برسێتی خەڵکی سوود لەم کۆگایانە وەربگرین خەڵکی لەتاو و برسێتی ڕەگی جیا و توێکڵی دارەکان و تەنانەت کوللە و بۆقیش دەخۆن و تاکو ئێستا کۆمەڵێ بەهۆی برسێتیەوە مردوونە و لەمە بەدواش ئەو مردنە بەردەوامە بێ چونکە دانەوێڵەی فیرعەون ئەوەندە کەمە کە هەرچەند لە بڕی خۆراکی و خەڵکە کەم بکەینەوە هێشتا هەر ناتوانین پێشی ئەو مردانە بگرین هەندێ لە بازرگانەکان دانەوێڵیان هەیە بەڵام ئەوەندە بە گرانی ئەفرۆشن کە خەڵکی ناتوانن گەنمیان لێبکڕنەوە دانیشتوانی گوندەکان و باخەکان ڕویان لە شارەکان ناوە و دانیشتوانی شاریش بەرە و بیابان هەڵدێن و هەموو ئەلێن ئێمە گرفتاری نەفرەت و تووڕێی ئامون بووینە و هۆی هەموو بەدبختیەکانمان خویەکەی فیرعونە بۆیە ئەی فرعون من بە تۆڵێم کە دەسەڵاتی ئامون بگەڕێنەوە و ئەو بە خوای میسر بزانە بۆ ئەوەی کاهینەکانی ئامون و خەڵکی لەو مەترسیە ڕزگاریان بێت و وەرزێران بتوانن لە زەوی و زارەکانی ئاموندا کشت و کاڵ بکەن چونکە کەس لە زەویەکانی خویەکەی تۆدا تۆ ناچێنێت و جوتیاران باوەڕیان وایە کە زەویەکانی خویەکەت نەفرەتی لێکراوە تۆ ئەگەر زوو لەگەڵ ئاموندا ئاش ببیەوە ئەم نەبوونیە لە ناوە چێت و ئەگەر وانەکەی هەموو خەڵکی لە برسا مرن و منیش ناتوانم کە هیچ هەوڵێک بۆ ڕزگارکردنیان بدەم هورم هەبووتی ئەی فرعەون من ئاگادارم کە بورابوریاشی پاشای بابل بۆ ئەوەی لە مەترسی هاتی پارێزراو بێ لەگەڵیاندا پەیمانی ئاشتی بەستووە و ئازیرۆش لە ترسی ئەوان دەروازەی هەموو شارەکانی سوریای لێکردوونەتەوە ئەمڕۆ ژمارەی سەربازەکانی هاتی لە سوریادا بەقەدەر ژمارەی لمی بیابانەکانی لێهاتووە و ژمارەی گالیسکەکانیشیان بەقەدەر ئەستێرەکانە من گومانم لەوەدا نییە کە هاتی لە وەرزی بەهاردا یەکەم جار هێرش ئەکاتە سەر میسڕ، چونکە لە سەرتاسەری بیابانی نێوان سوریا و میسڕدا گۆزەی ئاویان داناوە بۆ ئەوەی کاتێ کە لە وەرزی بەهاردا سوپای هاتی بە بیاباندا تێپەڕێت تینویان نەبێ، ئەو گۆزانەشیان لە میسڕەوە کڕیوەتەوە و سەوداگەرەکانی میسڕیش بە خەیاڵی ئەوەی کە قازانجی لێکەن هەرچیەک گۆزەی بەکارهاتوو لەم وڵاتەدا هەبوو بەهاتیەکانیان فرۆشت و لەوە بێ ئاگابوون کامرازی لە ناوچوونی خۆیان ئەفرۆشناوان ئەفسەران و سەربازانی هاتی ئەوەندە کارامن کە لەگەڵەوەشدا کە زستانە پەلاماری تانلیسیاندا و ئەگەرچی وێرانکاریەکی زۆریشیان نەکرد بەڵام من لە میسر وام بڵاو کردەوە کە ئەوان دەستیان لە تاوانێکی زۆرە وەرداوە بۆی ڕق و کینەی گەلی میسر بەرامبەر بە ئەوان ببزوێنم و هانی خەڵک بدەم کە بە هێز و توانایەکی زۆرەوە لەگەڵ هاتیدا بجەنگن ئەی فرعون هێشتا کاتمان لە دەست نەچوە و ئەتوانین پێش لە هاتی و ئازیرۆ بگرین کە بەداخەوە لەگەڵ هاتیدا هاودەست بووە ئەی ئەخناتون فەرمان بدەن نەفیڕەکان بۆ دەست پێکردنی جەنگ لێ بدرێت و داوا لە هەموو پیاوانی پێگەشتو بکە کە بێنە سوپا و بڵێ کە هەرچیەک مس هەیە بۆ دروستکردنی چێرد و شمشێر و پەیکان بەکار بهێنرێ و من بەڵێنت پێدەم کە هەر کاتێ دەست بە شەڕ بکەیت و پێشنیارەکانی من جێبەجێ بکەی هەم هاتی ئەکشێنمە دواوە و هەم سووریاشت بۆ ئەسەنمەوە و ئەم شەڕە سوودێکی تریشی لە ناو خۆی وڵاتدا هەیە و ئەویش ئەوەیە کە لەبەرەوەی خەڵکی سەرگەرمی شەڕی دەرەکیە بن ئامون و ئاتون و برسێتی فەرامۆشەکەن ئامی کاتێک ئەم وتانەی بیست کەمێ دوودڵ بوو کە چی بڵێت و پاشان وتی ئەی فرعون گوێمە دەرە قسەکانی هورم هەب چونکە ئاشکرایە کە نیازی فریودانی تۆی هەیە چونکە ئەم پیاوە خوازیاری بەدەستهێنانی دەسەڵاتە و ئەیەوێت تۆ لە پاشایەتی میسر لابدات و خۆی لە جێگای تۆدا لەسەر تەخت دابنیشێت من بۆچوونم وایە کە یەکەوڕاز لەگەڵ کاهینەکانی ئاموندا ئاش ببیەوە و زەویەکانیان بدەیتەوە پاشان ئەگەر ویستت ئەتوانی لە دژی ئازیرۆ و هاتی دەست بە شەڕکردن بکەی بەڵام فەرماندەی سوپاکەت مەدەرە دەست برم هەبەوە بەڵکو ئەم پۆستە بدە بە یەکێک لە سەردارە بە تەمەن و ئەزموندیدەکان کە شارەزای هوەری سەربازی ڕابردووە و توانیوێتی شێوازی جەنگکردنی فرعونەکانی پێش و لە پاپیرۆسەکاندا بخوێنێتەوە بۆی بزانی کە هەوڵی ئەوە نادا تۆ لەسەر تەخت لابدا هورم هەبووتی ئەگەر ئێمە لەم جێگایە لە بەردەم فرعوندا نەبووینایە من بەدەست ئەم کێشا بەدەم و چاوتدا ئامی تۆ لەبەرەوەی کە کاهینێکی فێڵباز و درۆزنی وازانی کام و کەسێ وەکو تۆیە و منەزانم کە تۆ بەدزیەوە لەگەڵ کاهینەکانی ئاموندا ڕێکەوتوتە و بەڵێنت پێداون کە فیرعون وا لێ بکەی سەردەمی خۆیەتی ئامون نوێ بکاتەوە بەڵام من فیرعەون فریو نادەم و چاوم لە تەختی ئەو نیە و من هەر ئەو کەسم کە کاتێ ئەو بچووک بوو لە بیاباندا بە کراسەکەی خۆم ئەوم لە سەرما پاراست و ئەم پیاوە ئیشارەتی بە من کرد لەو کاتەدا لەوێ ئامادە بوو بینی کە من کراسەکەی خۆم لەبەر ئەو کرد و مەبەستی من ئەوەیە کە میسر لەناو نەچێت و ئەوەی کە ئێڵێم بۆ پاراستنی ئابڕوو شکۆمەندی میسرە و ئەزانم کە لە دوای من کەس ناتوانێ گەورەی میسر بپارێزێ فیرعەون لەوانی پرسی کە ئایا گفتوگۆی ئێوە تەواو بوو ئەو دوانە ژوتیان بەڵێ قسەی ئێمە تەواو بوو ئەو دەم فیرعەون وتی من بەر لەوەی کە وەڵامی ئێوە بدەمەوە ئەبێ شەو بە خەبەر بم و لەگەڵ خوای خۆمدا ڕاوێش بکەم بەڵام ئێوە بۆ سبەینێ خەڵکی کۆبکەنەوە بڵێن کە هەموو کەسێ چ دەوڵەمەند و چ هەژار و گەورە و خزمەتکار و تەنانەت ئەو بەندانش کە لە کانگەکاندا کارەکەن بێن چونکە من بە تەمام سبینێ لەگەڵ گەلەکەی خۆمدا گفت و گۆ بکەم و دوا بڕیاری خۆمیان پێ ڕابگەێنم ئەم فەرمانی جێبەجێکرا و ڕۆژی دوایی خەڵکی لە بەردەم کۆشکی فرعوندا کۆبوونەوە شەوی ڕابردوو فرعون هەتا بەیانی خەریکی پیاسەکردن لە ناو کۆشکدا بوو خواردنی نەخوارد و لەگەڵ کەسدا قسەی نەکرد بە شێوەیەک کە من ترسام نەوەکو وەزعی بەرەو خراپی بڕە بەڵام ڕۆژی دوایی کاتێک کە لە بەرامبەر خەڵکەکەدا لەسەر تەخت دانیشت و دەستی هەڵبڕی و کەوتە قسەکردن من ڕوانیم ڕەنگی دەموچاوی لە خۆشیە ئەدرەوشایە و فیرعون وتی من پیاوێکی لاواز بووم و بەهۆی کەمتەرخەمی منەوە نەبوونی لە میسردا پەیدا بوو هەروەها بەهۆی ئەو جوێنەدانەی منەوە دوژمن ئەیەوێت پەلاماری خاکی میسر بدات و ئێستا سوپای هاتی لە سووریادا خۆی ئامادەکە کە هێرش بکاتە سەر خاکی ڕەش من لەبەر ئەوە لاواز بووم کە دەنگی خویەکەی خۆمم بە باشی نابیست و بە ڕوونی نەمەبینی بەڵام دواتر خویەکەم لێم ئاشکرا بوو ئاگری ئەو لە سینەمدا هەڵگیرسا و زانیم کە هۆی لاوازیەکەی من چیە من لەبەرەوە کەمتەرخەم بووم کە لە دوای سەر نەگونکردنی ئامونی خوای درۆین خویەکانی تری میسرم ئازاد کرد کە بە هەر شێوێکی کە حەزەکەن بژێن من نەمەزانی کە ئەم خویانە کە هەزارها ساڵە دەستیان بەسەر میسر داگرتووە ئەبنە بەرهەڵست کارێکی گەورە لە دژی خوای تاک و تەنیای ئاتون و ناهێڵن کە ئاتون بە ئاسوودەی لە میسردا خویەتی بکە کەواتاڵێم کە لەمڕۆوە بە هێزێکی تەواوە خویەکانی میسر لەناو بچن و ئێوە ئەم گیانەوەرانەی کە هەزارەها ساڵە خاکی ڕەشیان کردوەتە مۆڵگەی خۆیان تێک بشکێنن ئەی گەلی میسر لەم ڕۆبدوا تەنها یەخوا لە جیهاندا فەرمان ڕەوای ئەکات و ئەویش ئاتونە و جگە لە ڕووناکی ئاتون هیچ ڕۆشنای یەک لە جیهاندا نادا خەڵکی کاتێ کە بیستیان فیرعەون بەتەمایە هەموو خویەکان لەناو ببا لە ترساندا هاتنە لەرزە و هەندێکیان سوزدان برد فیرعەون لە کاتێکدا کە دەستی بەرە و ئاسمان بەرز کردبەوە بە دەنگێکی بەرزەوتی ئەی گەلی میسر ئەی ئەو کەسانی کە منتان خۆشەوێ لەم کات ژمێرەوە هەر ئەلێرەوە بەڕێ بکەون و هەموو خویە کۆنەکانی میسر سەرنگون بکەن و میحرابەکانیان تێک بدەن و ئەو دەفرانەی کە ئاو یان ڕۆنی پیرۆزی ئەم خوایە داگیرکەرانی تێدا بشکێن و پەرزگاکانیان بڕوخێن و هەوڵ بدەن کە ناویان لە هیچ پەرزگە و نووسراوێک نەمێنێتەوە من ڕێگاتان پێدەم کە بۆ لە ناوبردنی ناوی ئەم خوایە داگیرکەرانە گۆڕەکان هەڵبدەنەوە و بتەکانیان تێک بشکێنن بۆ ئەوەی میسر لە ستەم و ئاژاوەگێڕی و ڕق و چاوچنۆکی ئەم خویانە ڕزگاری بێ ئێوە ئەی ڕێزداران و گەورە پیاوان گورز و کوتەک بگرنە دەست و ئێوە ئەی هونەرمەندانی پەیکەرتاش و وێنەکێش قەڵەمی بەرتاشی و فڵچەی نیگارکێشیتان فڕێ بدەن و ڕمی زۆر گەورە و گران هەڵبگرن و ئێوە ئەی کرێکاران پیک و چەکوشەکانتان دابنێن و نوێڵ پەیا بکەن و ئێوە ئەی جوتیاران داسەکانتان تیژ بکەن و بەڕێ بکەون و لە شار و گوندەکانی میسردا هەر ئاسەوارێکی خویەکانی کۆنتان بینی لە ناوی ببەن ئەم خویانەی کە هەزارەها ساڵ لەم وڵاتەدا خویەتیان کردووە و زگ و زایان کردووە و ئەم وڵاتەیان پڕ کردووە لە خودازادەکان، مەحاڵە کە دەست لە بەرژەوەندیەکانی خۆیان هەڵبگرن و بێڵن کە لەم وڵاتەدا جیاوازی نێوان چینی دەوڵەمەند و هەژار و گەورە و خزمەتکار لەناو بچێ. ئەمانە هەرگیز ڕێگا نادەن کە لەم وڵاتەدا زەویەکان بە یەکسانی بەسەر خەڵکیدا دابەش بکرێت و هەتا ڕەچەڵەکەکەیان لە بنەوە دەرنەهێنن، ئەم نیشتیمانە لە بوونی خویە چاوچنۆک و داگیرکەرەکان پاک نابێتەوە ئەی گەلی میسر لەم ڕۆ بە دوا لە میسردا نەکەس گەورەیە و نەکەسیش بەندەیە نەکەس ئاغایە و نەکەسیش خزمەتکارە و هیچ کەسێ مافی ئەوەی نییە کە خەڵکی تر ناچار بکە لە زەویەکەی داکشت و کاڵ بکات و کەس نابێت زۆر لە یەکێکی تر بکە کە لە کانگەکەی ئەودا کار بکە هەموو کەسێک ئازادە کە بۆ هەر شوێنێکی کەیەوێت بڕوات و هەر پیشەیەکی کەیەوێت بیگرێتە دەست و هەموو تاکەکانی میسر لە بەرامبەر یەکتری و لە پێش چاوی ئاتوندا یەکسانن. کاتێ کە ئاخاوتنەکەی فیرعەون گەیشتە ئێرە هاواری کردوتی قسەکانی فیرعەونی ئێوە کۆتایی پێهات و ئەتوانن بڕۆن و خویەکانی میسر سەرو نگون بکەن ئەو شتەی کە خەڵکی لە دەمی فیرعەونیان بیست ئەوەندە سەر سوڕهێنەر بوو کە خەڵکەکە نیانەتوانی باوەڕ بکەن بەڵام فیرعەون بەڕادەیەک بەدڵ پاکی و گەرم و گوڕیەوە ئەدووە کە کاری لە جەماوەرەکە کردووتیان گومانی تێدانە کە خویەکەی قسەی لەگەڵدا کردووە چونکە گەر خویەکەی ئەو ئەم بڕیارەی دەرنەکردایە وتەکانی ئەوەندە کاریگەر نابوو کاری لە ڕوحی ئێمە ناکرد لە سەرمانە کە فەرمانەکەی جێبەجێ بکەین کاتێ خەڵکی بڵاوەیان لێکرد ئامی وتی ئەی ئەخناتون ئێستا تۆش تاجی پاشایەتی لەسرت هەڵبگرە و گۆچانی پاشایەتەکەت بشکێنە و فڕێ بدە چونکە ئەوەی کە تۆ ئەیڵێ ئەبێتە هۆی لە ناوچوونی تاج و تەختت فیرعون وەڵامی دایە ئەو شتەی کە من ئێڵێم ئەبێتە هۆی ئەوەی کە ناوم بە نەمری بمێنێتەوە و لەمە بەدوا دەسەڵاتی من هەتا کۆتایی جیهان لە ڕوحی خەڵکی دامێنێتەوە. ئامی بە سوک ڕوانینێکەوە تفی ڕۆکردە سەر زەوی وتی، ئەگەر وایە ئیتر من لە بەرامبەر شێتێکدا خۆم لە بەرپرسیارێتی ئەکشێنم و ئەڵێم من ناچار نیم ڕێزی فیرعەون ڕابگرم. پاشان ئامی کەوتە ڕێ کە بڕوات بەڵام هورمهەب، بازوی ئەوی گرت وتی ئامی بۆچی تفت ڕۆکردە زەوی و بۆ ئەم قسەیەت کرد مەگەرم پیاوە فیرعەون نییە و تۆ لەسرت واجب نییە گوێ ڕایالی بیت ئامی ئەوە بزانە کە ئەگەر تۆ بتەوێت خیانەت لە فیرعەون بکەی من بە شمشێرەکەی خۆم سکت هەڵە دڕم ئەگەر چی ناچاریش بم کە بۆ ئەم کارە سوپایەک بخەمەگەڕ و لەوانەیە کە تۆ بزانی کە من درۆ ناکەم من لەگەڵ ئەوەدام کە ئەو شتەی فیرعەون دەری بڕی ئەوەندە سەرسوڕهێنەرە کە لە قسەی شێتەکان ئەچێت چونکە تاوەکو ئێستا لە میسردا کەس نەیبیستووە کە هەموو خوایەکان بۆ بەرژەوەندی یەخوا لەناو بدرێن بەڵام وتەکەی ئەو لە ڕوویەکیشەوە ژیرانەیە چونکە بێتە هۆی لایەنگری کردنی هەموو چینی هەژار و ندارەکانی میسر لەگەڵ فرعون ئەگەر ئەو تەنها بیوتایەکە بێ خویەکانی میسر لەناو بچن لە وڵاتەدا شەڕی ناوخۆ دەستی پێکرد بەڵام لەبەر ئەوەی کاڵێت ناچونیەکیەکانی نێوان چین و توێژەکان ئەبێ لەناو بچێ هەموو چینی هەژارەکان ئەبنە لایەنگری فیرعون و شەڕی ناوماڵی ڕوونادا ئینجا هورم هەب ڕووی کردە فیرعون وتی ئێستا بڵێ کە ئێمە لەگەڵ هاتیدا چی بکەین فیرعون کە دەستەکانی بە ئەژنۆیە نابوو وەڵامی نەدایەوە هورم هەبوتی ئەخناتون گەنم و زێر و چەک و ئەسپ و گالیسکەی جەنگیم بدەیە و ڕێگام پێبدا سەرباز کۆبکەمەوە و بەڵێنت پێدەم کە پاشەکشێ بەهاتی بکەم. فیرعەون سەری هەڵبڕی و چاوەکانی خۆی کە بە هۆی نەنووستنەوە سوور ببوو بڕیە دەم و چاوی هورم هەبووتی من حەز ناکەم کە تۆ جەنگ ڕابگەیەنی بەڵام ئەگەر گەلەکەی من بوێت بەرگری لە زەویە ڕەشەکان بکە من ڕێگەیان لێ ناگرم بەڵام لەمەڕ گەنم و زێر و چەکەوە من هیچ یەکێک لەمانەم نییە کە بیدەم بە تۆ و ئەگەر هەشم بواە نەمەدا پێی چونکە نامەوێت خراپە بە خراپە وەڵام بدەمەوە بەڵام تۆ ئەتوانی بە هەر شێوێکی کاتوانی ئامرازەکانی بەرگریکردن لە تانیس پەیدا بکەی بە مەرجێ خوێن نڕژێت هورم هەبووتی زۆر باشە من ئامرازی بەرگریکردن لە تانیس پەیداکەم و هەر لەوێدا ئەمرم چونکە فەرماندەی سوپایەک کە نەگەنمی هەیە و نەزێڕ و نەپارە و لەسەریشی بێت کە بەرگری لە ناوچەیەک بکە ناچارە کە بەهۆی بەکوشتدانی خۆیەوە ئەو جێگایە بپارێزێت بەڵام من دوودڵ نیم و کاتێک کە بڕیارم دا کارێک بکەم ئەوە جێبەجێکەم ئێستا ئەی ئەخناتون خواحافیز ئومێدەوارم کە ئاگاد لە تەندروستی خۆت بێ لە دوای ئەوەی کە هورم هەبڕۆیشت ئامیش بەڕێکەوت و دوورکەوتەوە لەو کاتەدا فیرعون بە چاوە سوورەکانی خۆیەوە سەرنجی منی داوتی ئێستا کە قسەکانی خۆم کرد هەست بە بێتاقەتیەکەم پاشان بە پێکەنینەوە وتی سینەوها ئایا تۆ منت خۆشەوێ وتم بە دڵنیایەوە کە تۆم خۆشەوێ تۆ وازانی کە ئەگەر من تۆم خۆش نەویستایە ئامادە بووم کە خۆم بۆ کارە شێتانەکانی تۆ بگرم فیرعونوتی ئەگەر تۆ منت خۆشەوێ ئەزانی کە بێ چی بکەیت زانیم کە فیعون ئەیەوێت چی بڵێت چونکە ئەو فەرمانی دابوو کە هەموو شوێنکەوتوانی ئەو واز لە کارەکانی خۆیان بهێن و بڕۆن بتی خۆیەکانی میسر لەناو بدەن و ناوەکانیان بسڕنەوە و بەتەما بوو منیش ئەم کارە بکەم وتم ئەی فیرعەون من پزیشکی تۆم و وام بیرە کردەوە کە لەبەر ئەوە منت لە تەبەسەوە بانگ کردووە کە پێویستت بە چاودێری من هەیە بەڵام ئێستا کە ئەبینم حەز ناکەی من لەلات بم ئەڕۆم و دوورەکەومەوە و ئەگەرچی بازۆکانم ئەوەندە هێزیتیان نییە کە پیک و کوتەک ڕابوەشێنم ئینجا بەبێ ئەوەی کە قسەیەک بکەم لە فیرعەون دوور کەوتمەوە و ئەویش هیچی نەوت بە جۆرێک پەژارە لە ڕۆحی مندا جێگەی گرتبوو کە بەر لە دەرچوونم لە کۆشک بڕیارمدا بڕۆمە لای توتمەس و دەردەدڵی لەلا بکەم و ڕوانیم توتمەس لە کارگەکەی خۆیدا دانیشتووە و لەگەڵ هورم هەبوو